چیرۆکی کەلیلە و دیمنە نووسینی فەیلەسوفی هندی ناودار بەیدەبا وەرگێرانی لە عەربیەوە بۆ کوردی عمر تۆفیق خوێندنەوەی زانا عبدالرحمن هاوبیر عمر میکس و مۆنتاژ سۆران عبدالله بەرزان قادر خەڵوز. کلیلە و دیمنە. دەرگای شێر و چەقەڵی خواپەرست دەبەشلیم پاشای هند وتی بە بەیدەبای فەیلەسوف ئەو پەندەم بیست ئێستا پەند یەو پادشایم بۆ بڵێ کە ئەو کەسە ئەگەڕێتەوە بۆ سەر پایە و کاری خۆی کە بەبێ گوناه سزای دابوو و بەبێ تاوان ئازاری پێگەیاندبوو فەیلەسوفەکە وتی ئەگەر پاشا کەسانی بێتاوان لە پاش سزا نەگەڕێنێتەوە بۆ سەر کار و پیشەیان هەروەها کەسانی گوناهبار لە پاش سزای قرس نەگەڕێنێتەوە زیان بە کاروباری وڵا دەگا لەبەرەوە لەسەر پاشا پێویستە کە سەیری کاری ئەوانە بکە کە تووشیە بن و وبزانێ ڕادەی سودیان چەندە ئەگەر جێی باوەڕی پاشا و بەخاوەن بیر و هونەر ناسرابن پێویستە کە پاشا سور بێ لەسەر گێڕانەوەیان چونکە وڵات لەگەڵ ڕۆشنبیراندایە و ئەوانیش وەزیر و کاربەدەستانن ناتوانن کار بکەن لەگەڵ خۆشەویستی و ئامۆژگاریدا نەبێ. و ئەمەش لای ڕۆشەنبیر و پیاوچاک نەبێ دەست ناکەوێ کاروباری پاشا یەجگار زۆرە و کاربەدەستانی یەجگار زۆرترن بەڵام لەوانەدا مرۆڤی چاک و هەڵکەوتوو کەمە ئەمەش وەک سەرگوزشتەی شێر و چەقەڵ وایە پادشا وتی ئەوە چۆن بووە؟ کۆمەڵێک لە گورگ و چەقەڵ و ڕێوی لە دەوری بوون، بەڵام ئەوەی ئەوان ئەیان کرد ئەم لەوەو دوور بوو. لەبەرئەوە هەموو دڕندەکان ڕقیان لێی بوو، پێیان ئەوت، ئێمە ڕێگە نادەین کە تۆ بەمجۆرە بژی، تۆش ئەبێ یەکێک بی وەکو ئێمە، نازانین بۆچی وازت لە خوێن ڕشتن و گۆشتخۆری هێناوە. چەقەڵ وتی، هاوڕێیەتی ئێوە گوناهم پێناگەیەنێ، ئەگەر خۆم گوناه نەکەم. چونکە گوناه پەیوەندی بە شوێن و هاوڕێوە نییە، بەڵکو گوناه پەیوەندی بە عەقڵ و کردەوەی خۆتەوە هەیە، ئەگەر مرۆڤ لە شوێنی چاکدا هەر کردەوەیەک بکا چاک بێ و لە شوێنی خراپدا هەر کردەوەیەک بکا خراپ بوایە، ئەو کاتە گەر خواپەرستت لەناو مزگەوتدا بکوشتایە گوناه نەبوو، وە گەر لە شوێنی شەڕ و کوشتاردا ڕێزی بگرتایە گوناه یە گەیشت من هەر بە لەش هاوڕێی ئێوەم نەک بە دڵ و کردەوە چونکە من ئەنجامی کارەزانم لەبەرئەوە دانم بە خۆمدا گرتووە و لەسەر کاری خۆم ئەڕۆم بەم جۆرە دەنگوباسی ئەو چەقەڵە گەیشتە پاشای ئەو ناوچەیە کە شێر بوو شێرەکە ناردی بە شوێنێ و سەیری کرد لە هەموو کاروبارێکدا بە ئارەزووی ئەوە دوایی پێی وت کاربەدەستانم زۆرە وە گەلێ یارمەتیدەرم هەیە بەڵام لەگەڵ ئەوەشدا پێویستم بە یارمەتیدەری تر هەیە من بیستوومە کە تۆ مرۆڤێکی ڕاستی و دەستپاک و ژیر و خاوەن ئایینی، لەبەرەوە حەزەکەم کە بتکەم بە دۆستم و کاری گەورەت پێ بسپێرم. چەقەڵ وتی، ڕاست دەکەی. پاشایان ئەبێ کاربەدەستانی باش هەڵبژێرن و کاروباری وڵاتی پێ ڕایی بکەن. بەڵام لەگەڵ ئەوەشدا نابێ کە زۆر لە کەس بکەن بۆ ئەو کارە چونکە زۆر لێکرا و بە تەواوەتی کاروبار بەڕێوە نابا و من حەز لە کاروباری پاشان ناکەم چونکە هەرگیز نەمکردووە تۆ پادشای لە هەموو دڕندەکان زۆرت لایە کاندێکیان خاوەن دەسەڵات و خاوەن هەڵمەت و وئیشکەر و چالاکن لە کاروباری پاشادا ئەگەر بیانکەی بە کاربەدەست تۆیان پێویست نابێ و هەموو لایەک ئەحەسێتەوە. شێرەکە وتی، واز لەم قسانە بێنە، من لەم کارەدا دەست لە تۆ بەرنادەم. چەقەڵ وتی، دوو کەس دەتوانن کە یارمەتی پاشا بدەن، کە من هیچیان نیم. یەکەمیان، زۆردارێکی زمان نووس کە بە تاوان کاروباری خۆی بەڕێوە ئەبا و بە پاکانە و درۆ خۆی ڕزگار ئەکا. دووەم، گەوجێکی هەژار کە کەس ڕقەبەرایەتی لەگەڵ ناکا مرۆڤی ڕاست لای پاشا کەم ڕزگاریە بێ چونکە هاوڕێیان لای پاشا ڕقیان لێیە بێ لەبەر پایە و نرخی لای پادشا و دوژمنانی پاشاش هەمیشە ڕقەبەرایەتی لەگەڵ ئاکەن لەبەرەوە کە ئامۆژگاری و سود بە پاشا ئەگەیەنێ کە ئەم دوو کۆمەڵەیە لێی کۆبونەوە توشی لەناوچونە بێ شێرەکە وتی تۆ لەگەڵ مندا هیچ مەترسە بە ئەندازەی کارت چاکەت لەگەڵدا ئەکەم، پایەت لای من بەرز ئەبێتەوە و چەقەڵ وتی، ئەی پادشا! وازم لێ بهێنە، با بۆ خۆم بە خۆشی لەو دەشتەدا بژیم، چونکە هەر وەکو ئەزانم هاوڕێیەتی پاشا ترسناکە، ئەوەی لە ساتێکدا لای ئەو تووشی سزا و دەردەسەری ئەبێ، کەسێکی تر بە درێژایی تەمەنی تووشی نابێ، کەوابوو ژیانێکی کەمی پڕ ئاسوودەیی چاکترە لە ژیانێکی درێژی پڕ مەترسی. شێرەکە وتی، هیچ چارەیەکم نییە و باوەڕم بە کەس نییە، لە تۆ زیاتر کەس شک نابەم ئەم کارە وەربگرێ. چەقەڵ وتی، ئەی پاشا کاوە بوو دەبێ پەیمانم بدەیتێ، کە ئەگەر یەکێک لە دووژمنانی من لە بەر پایەم یا لە ترسی مانەوەی پایی خۆی لای تۆ دەستی کرد بە دووژمنایەتی بۆ ئەوەی کە تۆ هان بدا بۆ لە ناو بردنم ئەبێ لە کاری مندا پەلە نەکەی بە وردی تەماشا بکەی ئەو کاتە چی ئەکەی بیکە ئینجا منیش بە هەموو توانامەوە کارەکەم. و مافی تۆ بەسەر خۆمەوە ناهێڵم. شێرەکە و پەیمانی دایە و سوێندی بۆ خوارد. لە پاشاندا کردی بە کاربەدەستی تایبەتی گەنجینەکانی وڵات و پایی بەسەر هاوڕێکانیدا بەرز کردەوە. هاوڕێیانی پاشا زۆریان پێ ناخۆش بوو. بڕیاریان دا کە شێرەکەی لێ هان بدەن. شێرەکە ئارەزووی جۆرە گۆشتێکی هەبوو کە لەوە پیش لێی خواردبوو، پارچەیەکی لەو گۆشتە بە جیا دانابوو. فەرمانی دابوو کە لە چێشتخانەدا پارێزگاری لێ بکرێ و کە داوای کرد بۆی ببرێ. گۆشتەکەیان لەو شوێنەدا لابرد و بردیان لە ماڵی چەقەڵدا شاردیانەوە چەقەڵی شاگاداری ئەو پلانە نەبوو کاتێ نیوەڕۆ شێرەکە داوای گۆشتەکەی کرد بەڵام گۆشتەکە نەمابوو لە پاشاوانی کە فێڵەکەیان نایەوە هەمووی لای پاشا دانیشتن پاشا پرسیارەکەی دووبارە کردەوە و زۆر بە وردی و گرنگی لی کۆڵیەوە ئەوانیش سەیر یەکتریان کرد و لە پاشان یەکێکیان وەکو پیاوچاک وتی پێویستە کە پاشا لە سوود و زانین ئاگادار بکەین، هەرچەندە بەلای ئەوە گرانە و پێی ناخۆشە، بیستوومە کە چەقەڵ گۆشتەکەی پاشای بردۆتەوە بۆ ماڵەوە، یەکێکی تریان وتی باوەڕناکەم چەقەڵی خواپەرست کاری وابکا، بەڵام با بگەڕێین و بزانین و تاقی بکەینەوە. بەڕاستی مرۆڤ ناسین ئاسان نیە. یەکێکی تر وتی، بەخوا ئەم نهێنیە بەم زوانە دەرناکەوێ، بەڵام گەر زوو نەڕۆین گۆشتەکە ئەخورێ. یەکێکی تر وتی، ئەگەر ئەوە ڕاست بێ چەقەڵ هەر ناپاک نیە، بەڵکو سەپڵەیە و بەدکارە بەرامبەر بە پاشا. یەکێکی تریش وتی، ئێوە هەمووتان دادپەرست و پیاوچاکن، من ناتوانم کاری درۆ و ناپاکی لێوە بشارمەوە، چاکتر وایە کە پاشا ماڵی چەقەڵ بپشکنێ ئەو کاتە هەموو شتێک ڕوون ئەبێتەوە. لە پاشانیکێکی تریان وتی، ئەگەر پاشا نیازی ئەوەی هەبێ با دەست و برد بکا، چونکە دەست و پێوەندی چەقەڵ زۆرن کە ئاگاداری بکەن و خۆی ڕزگار بکا. بەم جۆرە پاشایان وا لێ کرد کە باوەڕ بکا. ناردی بە شوێن چەقەڵدا و پێی وت، کوانێ ئەو گۆشتەی کەوتم بۆم بپارێزە؟ وتی، ناردم بۆ چێشتخانە کە بۆ جەنابتی ئامادە بکەن. پادشا لە چێشتکەرەکەی پرسی کە ویژەکێک بوو لەوان، وتی درۆکا و هیچی بۆ نەناردووم. شێرەکە باوەڕپێکراوێکی خۆی نارد بۆ ماڵی چەقەڵ و لەوێ گۆشتەکەی دۆزییەوە و هێنایەوە بۆ بەردەمی شێر. گورگ کە هێشتا لەو بابەتە هیچ قسەی نەکردبوو، لەو پیاو چاکانە ئەچوو کە لە خۆیانەوە قسە لە شتێک ناکەن هەتا بە تەواوەتی بۆیان ڕوون نەبێتەوە، هاتە بەردەمی شێرەکە و وتی، لە دوای ئەوەی کە پاشا ناپاکی چەقەڵەکەی بۆ دەرکەوت، نابێ لێی خۆش بێ، ئەگینا پاشا کردەوەی ناپاک و گوناهی تاوانباری بۆ دەرناکەوێ. شێرەکە فەرمانی دا کە چەقەڵ ببەنە دەرەوە و پارێزگاریی لێ بکەن. یەکێک لە دانیشتوانی لای پاشا وتی، من سەرم لەوە سووڕماوە کە پاشا بە هەموو زانین و شارەزاییەوە چۆن کاری ئەم فێڵبازەی لێ ون بووە. بەڵام لەوەش سەیرترەوەیە کە لێی خۆشە بێ لە پاژەوەی کە بۆی دەرکەوت. شێرەکە یەکێکی لەوانەی کە لەو پلانەدا هاوبەش بوو، نارد بۆ لای چەقەڵ و داوای لێبوردنی لێکرد، ئەویش نامەیەکی خراپی بە زمانی چەقەڵەوە نووسی و هێنای بۆ لای شێر، ئەویش لەو نامەیە ڕقی ئەستا و فەرمانی کوشتنی چەقەڵی دا. دایکی شێرەکە کە بەوەی زانی تێگەیشت کە کوڕەکەی پەلەی کردووە، لەبەرەوە ناردی بە دوای ئەوانە دا کە فەرمانی کوشتنی ئەویان پێ درابوو کە کوشتنەکەی دوا بخەن. خۆشی چوو بۆ لای شێرەکە و پێی وت، کوڕم! لەبەر چی فەرمانت داوە بە کوشتنی چەقەڵ؟ ئەویش کارەساتەکەی بۆ گێڕایەوە، دایکی وتی، پەلەت کرد کوڕم، پیاوی ژیر لە جیهاندا ئەوەندە سەرەکەوێ کە واز لە کاری بە پەلە بهێنێ و خۆڕاگر بێ. مرۆڤی هەڵەشە هەمیشە بەری پەشیمانی ئەخوا بەهۆی کەم تێبینیەوە و کەسیش وەکو پاشا قوتابی بە مامۆستا و سەرباز بە فەرماندە و خواپەرست بە ئایین و خواپەرستن بە ژیری و وەژیری بە نەرمی و و سەری هەموویان خۆڕاگرتن و نەبەزییە و سەری هەموو خۆڕاگرتن و نەبەزییەک بۆ پاشا ئەوەیە کە هاوڕێ بناسێ و هەریەکەیان لە شوێن و پایی خۆی دابنێ و لە دوو زمانی و درۆی هەندێکیان بۆ ئەوانی تر ئاگادار بێ ئەگەر هەندێکیان ڕێگەیان هەبێ هەندێکیان بە ئاسانی لەناوە بەن تۆ چەقەڵت تاقی کردۆتەوە کە پاک و ڕاستە و و ژیر و زانایە و تا ئێستاش هەر ستایشت کردووە ئەمە بۆ تۆ جوان نییە کە خراپە دەربارەی بکەی لە دوای ئەوەی کە دڵنیات کردەوە و پەیمانی ڕزگاریت داوەتێ چەقەڵ دوژمنی زۆرە هەر ئەوان کە ئەو پیلانەیان لێ کردووە گۆشتەکەیان بردووە بۆ ماڵی ئەوان و لەوێدا شاردویانەتەوە و باز ئەگەر پارچە گۆشتی بە قاچەوە بێ هەموو باڵندەیەک سەری تێیەکا. و سەگی ژەگەرئێسقانی بەدەمەوە بوو سەگگەلی لێ کۆبێتەوە، ئەمەش ڕاست نییە کە پاشا پەلە بکا بە کوشتن لەبەر پارچەیەک گۆشت. چەقەڵ هەتا ئێستا هەر سوودبەخش بووە، لەبەر حەسانەوەی تۆ هەموو ئازارێکی هەڵگرتووە و هەرگیز نهێنیکی لە تۆ نەشاردۆتەوە، ئێستا کاری وا چۆنە کا؟ لەم قسانەدا بوون یەکێک لە باوەڕپێکراوەکانی شێر لە دەرگایدا و هاتە ژوورەوە و ئاگاداری کردم کە چەقەڵ بێتاوانە و ئاگای لەو کارە نییە دایکی شێرەکە ئینجا وتی پێویستە کە پاشا نەیەڵێ ئەوانی کە و پلانەیان گێڕاوە بە خۆڕایی دەرچن بۆ ئەوەی کە لە پاشەڕۆژدا تاوانی گەورەتر نەکەن و ئەبێ سزایان بدا چونکە پیاوی ژیر نابێ لەو کەسانە خۆش بێ کە ناپاک و زۆردار و باوەڕیان بە سزا و لێپرسینەوە نییە ئێستا ئەنجامی توڕەبوونی کتوپڕت بۆ دەرکەوت کە چەند مرۆڤ بە هەڵەدابە. وە ئەوەش بزانە ئەوەی بە کەم توڕە بێ بە زۆر قایل نابێ. چاکتر وایە لە پێش هەموو شتێکدا چەقەڵ بانگ بکەی، داوای لێبوردنی لێ بکە و چونکە گەلێ کەس هەیە کە نابێ وازی لێ بهێنرێ. ئەوانیش ئەو کەسانەن کە بە پیاوەتی و ڕاستی و بەخشندەیی و خۆشەویستی ناسراون و دوورن لەوەی کە بە چاوی بەد تەماشای ماڵ و سامان و پایی هیچ کەس بکەن و یارمەتی هاوڕێ دەن هەرچەندە کە زۆری تێ بچێ بەڵام ئەوانەی کە پێویستە وازیان لێ بهێنرێ ئەوانەن کە بە ناپاکی و دڕندەیی و دوور لە هەموو بەزەیی و دڵسۆزییەک ناسراون باوەڕیان بە سزا و لێپرسینەوەی دواڕۆژ نییە شێرەکە ناردی بە دوای چەقەڵدا و داوای لێبوردنی لێ کرد چەقەڵ وتی خراپترین هاوڕێ ئەوەیە کە نایەڵێ تووشی قازانج ببی بە هۆی زیانی هاوڕێوە و ئەو کەسەش کە ئاوڕەکەی وەکو خۆی سەیر نەکا و ئەیخاتە سەر ڕێگەی خراپ لەبەر ئارەزووی خۆی و زۆر جار ئەمە لەناو برادەراندا ڕووەدا پاشا بەلایەوە گران نەبێ من جارێکی تر باوەڕم پێی نەماوە و پاشا نابێ هاوڕێیەتی کەسێک بکا کە بەێزترینی سزا داوە و نابێ یەکجاری وازی لێبهێنێ و لەناوی ببەن نە پیاوی بەرز کە دەرکرا و لە کاتی دورخستنەوەشیدا هەر ئەبێ ڕێزی لێبگیرێ شێرەکە گوێی نەداوی پێی وت من تۆم تاقی کردۆتەوە و زانیومە ئەوانە کێن کە بە درۆو فێڵ منیان لە تۆ هاندا ئێستا تۆ لای من نرخت هەیە و پایەت بەرزەبێتەوە پیاوی باش چاکەیەکی کەمی گەلێک خراپە لە دڵا لابە، ئێمە گەڕاینەوە و باوەڕمان بە تۆ کرد و تۆش بگەڕێوە و باوەڕمان پێ بکەرەوە. بەوە هەردوولامان شا دەبین و چەقەڵەکە بە قسەی پاشای کەرد و گەڕایەوە بۆ سەر پایەکەی و بەرزتر لە جاران دایان نایەوە و پاشاش ڕۆژ بە ڕۆژ زیاتر ڕێزی لێ گرت و زیاتر خۆشەویستان ئەڵلقەی ئەمڕۆ لێرەدا کۆتایی هات بەڵام ڕوودا و بە سەرهاتەکانی جارێ کۆتاییان نەهاتووە لاڵقەی داهاتوودا با بەشەکانی تری ئەم چیرۆکە ئاشنابن.